ئەڵقەی بیست و شەش. کلێر شریدانی کچە پیکەرتاش کە کتێبە بەناوبانگەکەی لە مای فێرەوە بۆ مۆسکۆ ئەو سەردەمە دەنگێکی گەورەی دایەوە کات بۆ هۆلیۆت لەلایەن برادەرێکیەوە ئاهەنگێکی نانخواردنی بۆ ڕێکخراو منیش یەکێک بووم لە بانگکراوەکان. کلێر ئافرەتێکی باڵابەرزی زەریف و بۆشناغ بوو. لەلایەکی تریشەوە خوارزای وێستن چەرچڵ بوو، ژنی یەکێک لە نەوەکانی ڕیچارد برینسلی شەریدان بوو. یەکەم ژنی ئینگلیز بوو کە پاش شۆڕش چووبێتە ڕووسیا و پێی سپێررابوو پەیکەری نیوەلەش بۆ سەرۆکەکانی پلەی یەکەمی حیزبی بۆلشەویەکان بکە. ئەگەر چی کلێر لایەنگرێکی بۆلشەویەکان بوو، کتێبەکەی نەبووە مایەی هەڵچوونی جێژەڵوکەی ناڕەزایی یەکێوتۆی خەڵک بەرامبەری. هۆی تووڕەیی ئەمریکاییەکانیش لە کتێبەکە ئەوە بوو چونکە نووسەرەکەی ئەریستۆکراتێکی ئینگلیز بوو، لەلایەن نیۆیۆرکەکانەوە میوانداریەکی باشی کرا و چەندین پەیکەری نیوەلەشی بۆ کردن، کە من بینیم، خەریکی موحازەرەدان بوو. دیکی کوڕیشی کە شەش ساڵان بوو بەردەوام لەگەڵیدا بوو دەیوت لە ئەمریکا پیاو ناتوانێت بە پەیکەرتاشی ژیان بەرێتە سەر پیاوانی ئەمریکا دەربەز نین ژنەکانیان بۆ پەیکەرکێشان بوەسن بەڵام خۆیان نە بەڕاستی دڵی چاکیان هەیە وتم بەڵام من وەکو ئەوان نیم. بەم جۆرە بەیانی بە خۆی و ئەسبابی پیکەرتاشیەوە هات بۆ ماڵ و دەستی بەکار کرد هەر کە نیوە ڕۆژەمان کرد تا پاش نیوە ڕۆیەکی درەنگ وەکو بت لە بەردەمی دانیشتم ئافرەتێکی زۆر قسە خۆش و بەدەم و زمان بوو پیکەرەکە خەریک بوو تەواو بێ سیرێکم کرد وتم ئەمە لەسەری تاوانبارێکەکە ئەوی ژووتی نە بە پێچەوانەوە لەسەری بلیمەتێکەکە بە پێکەنینەوە پێیوتم لەو کاتەوە لە بابەت روسیاوە کە دەستم کردوە بە موحازەرەدان هەست بەوە ئەکەم کە خەڵکی لێم بێزارن. من دەمزانی کلێر هەر نوسەرە ئەگینا ئینسانێکی توندڕۆی سیاسی نیە وتم. کتێبێکی زۆر بەنرخت لەبارەی روسیاوە نوسیوە با شتەکە هەر وەکو خۆی بڕوا بۆچی خۆت دەخەیتە گێژاوی سیاسەتەوە و سەریەشە بۆ خۆ دروست دەکەی؟ کاکی خۆم من مەبەستم ئەوەیە ژیانی خۆم دابین بکەم بەڵام ئەوان نایانەوێ گویان لە ڕاستی بێ و کاتێک کە هەندێک قسەش لەسەر ڕووی خۆمەکەم هەرگیز لە ڕاستی دوور ناکەومەوە. دیکی لە تەمەنی نۆزدە ساڵیدا مرد. ئەمە کارێکی ئەوەندە گەورەی کردە سەر کلێر کە هەرگیز نەهاتەوە سەر خۆی. بوو بە کاسۆلیک و ماوەیەک لە دێرێکی ڕەبەلانددا ژیا و خووی دایە ئایین بۆ ئەوەی، وەکوو من تێیدەگەم، تەسکینی بدا بە دڵی خۆی. جارێکی هەر وێنەی کچێکی چواردە ساڵی دەم بە پێکەنینم دی کە لە ژێرەوەی بە فەڕەنسی تەنها نووسرابوو بۆچی. لە وەزعی سەر لێ شێوان و خەماوی ئاوهادا بێهودەیە گەر پیاو بۆ ئەم پرسیارە لە وەرام بگەڕێ و بیرکردنەوە لێی پیاو تەنها بەرەو گومڕایی دەکێشێ بەڵام لەگەڵ ئەمەشا من لەو باوەڕدا نیم کەم پرسیارێ هیچ وەڵامێکی نییە. چونکە لەو باوەڕدا نیم کە بوونی ئێمە شتێکی بێمانا و تەنها ڕێکەوتە وەکو هەندێ لە زانیاران دەڵێن. ژیان و مردن بەهێزترن لەوەی کە بە بەرهەمی رێکەوت دابنرێن. هەندێ فەیلەسوف هەن کە دەڵێن هەموو شتیە لە مادە لە شێوەی کرداردا و کەوا لە هەموو وجوددا شت قەوارەیەکی نەگۆڕی هەیە کە نە دەکرێ بخرێتە سەری و نە لێی کەم دەکرێتەوە. ئەگەر مادە بریتی بێ لە کردار دەبێ یاساکانی هۆ و کارتێکردن ببزوێنن و ئەگەر بەمە باوەڕ بێنم کەواتە هەموو کردارێک دەبێ لە ئەنجامی قەزا و قەدر و حەتمیەتدا بێنە کایەوە. ئایا خورانی لووتم و کشانی ئەستێرەیەک بە هەمان هۆ دروست نابن؟ پشیلەکە بە دەوری ماڵەکەدا دەڕوا، گەڵایەک لە دارێک دەبێتەوە، منداڵێک ساتمە دەکا، ئایا ناتوانین بڵێین هەموو ئەم شتانە لە ئەزەلەوە نووسراون؟ هەر یەکەمان دەزانین هۆی بەرچاوی کەوتنی گەڵاکە ساتمەکردنی مناڵەکە چیە بەڵام نازانین لە سەرەتاوە چۆن بۆ یان کۆتایی چۆن دەبێ من کابرایەکی ئاینی نیم بەمانە دۆگماتیکیەکەی ئاین بیروڕاکانم نزیکن لە هینەکانی ماکۆلای کە ڕای وابوو کە هەمان ئەم بیروڕا ئاینیانە لە سەدەی شانزەیەمدا بە هەمان شێوەی زیرەکانەی فەلسەفی هێستا خرابنە مناقەشە و سەرەڕای ئەو هەموو زانیاری و پێشکەوتنە زانستییە هیچ فەیلەسوفێک نە ئێستا و نە ئەوجار ڕاستی ڕوونکەرەوەی تری نەخستۆتە سەر مەسەلەکە. من نە باوەڕم بە شت هەیە نە باوەڕم پێی نییە. ئەوەی کە پیاو دەتوانێ بە خەیاڵ بیگاتێ بە قەدەر ئەو شتە لە ڕاستی نزیکە کە بە ماتماتیک دەتوانرێ بسەلمێنرێ. پیاو هەمیشە بە ئەقڵ ناتوانێ بگا بە ڕاستی و ئەمە تەنها دەمان بەستێ بە قاڵبێکی جەبری فیکر کردنەوە کە بنەڕەتەکەی لە سەر مەنتیق و مەعقولیەت بەندە. مردووەکان لە خەوا دەبینین و بە زیندوویان دادەنێین لە کاتێکا لە هەمان کاتیشدا دەزانین کە مردوون و ئەگەر چی ئەقولیەتێکی تێدا نیە کەچی باوەڕیشی پێ دەکرێ. زۆر شت هەن کە لە ئەقڵ بەدەرن چۆن دەتوانین لە یەک. لە هەزار بلیۆنێکی یەک چرکە بگەین، لەگەڵ ئەمەشا ماتماتیک دەڵێ ئەم یەک لە هەزار بلیۆنی چرکەیە هەیە. هەتا پیر دەبم زیاتر مەسەلەی ئیمانم بەهێزتر دەبێ. من وای تێدەگەم ئیمان سەرچاوەی هەموو بیروڕاکانە، ئەگەر ئیمان نەبوایە نە فەرەزییە پێش دەکەوت، نە تیۆر و نە زانست و نە ماتماتیک. من وای بۆ دەچم کە ئیمان بەشێکە لە ئەقڵ و ئەو کلیلەیە کە هەموو تەلیسمێک دەکاتەوە. ئەگەر باوەڕمان بە ئیمان نەبێ دەبێ باوەڕمان بە خۆشمان نەبێ و باوەڕیشمان بەو گیانەش نەبێ کە سەرچاوەی هەموو هێزە داهێنەرەکانمانە. من باوەڕم بەو شتەیە کە نادیارە. بەو شتانەیە کە بە ئەقڵ نایانگەینێ. من وای تێ دەگەم ئەوەی لە مەودای تیشتنمان بەدەرە لە مەودای تردا تەنانەت ڕاستییەکی ساکارە و هێزێکی بێسنووری زانراودە. ئەو عەقدەی کە لەگەڵ ڤێرست ئێنتەرناشناڵدا کردبووم خەریک بوو دەگەیشتە دوا قۆناغی، بەڕاستی ئاواتەخوازی ئەو ڕۆژە بووم کە دەستم لە دەستیان بترازێ، چونکە زۆر شتیان بە کەم وەردەگرت. کورتبین و لە کاردا بەدڕەفتار بوون. بەڵێ. ئاخرییەکەی خوا کردی و دەستمان لە یەک بووە و ئینجا لەگەڵ کۆمەڵێک ئەکتەردا کۆمپانیایەکمان بە ناوی هونەرمەندە یەکگرتووەکانەوە پێکهێنا ئا لەم کاتەیا پێکی جۆبس کە شۆخێکی بەناوبانگی ئەو سەردەمەی هەموو جیهان بوو لە پاریسەوە هات بۆ هۆڵیۆد. لەبەر بەری قوباقی زێڕ و زیو و گەواهیرات چاو هەڵنەئەهات و باش سەیری بکا، جگە لەمە سەرمایەیەکی سێ ملیۆن دۆلاریشی هەبوو. ئەمەی هەموو لە پێنچ مێردەوە بۆ مابۆوە کە هەر پێنجیان ملیۆنێر بوون. ئەگەرچی هێشتا هەر جوان بوو بەڵام نەختێک دەقی شکا بوو سەرتا بە بەرگی ڕەش بوو بۆ لاوێک کە لە عەزرەتی ئەم خۆی کوشت بوو جارێکیان وا ڕێکەوت پێکەوە نانمان خوا لەم دانیشتنەدا بۆی درکاندم کەوا زۆری ڕق لە ناوبانگی زل و قەبە بوو. پێکی وتی. ئەوەی کە ئاواتی هەرە بەرزمە. ئەوەیە کە شوو بکەم ببمە خاوەن مناڵ. من لە ناخمدا ژنێکی ساکارم. دوایی باسی ئەوەی بۆ کردم کە چۆن لە هەوەڵ شەوی گواستنەوەیدا بۆ یەکێک لە مێردەکانی خۆی لە ژوورەکەدا حەشار داوە و دەرگای لەسەر خۆی خڕ کلیل داوە و لە پشت دەرگاکەوە بە کابرای وتووە. ئەگەر لە ژێر درگاکەوە چەکێکی نیو ملوێن دۆلاری ڕەت نەکەیتە ئەم دیو، پێت ناخیتە ژوورەوە کابرا ناچار چەکەکەی وەڕەت کردوێتە ئەم دی و ئەمیش بەیانی زی چووە گۆڕیوێتی و هەروەها باسیەوەشی کرد کە جارێکیان کابرای تووڕە کردووە و یەک بتڵی شەمپانیای کێشاوە بەسەری داوناردوێتی بۆ نەخۆشخانە بێگومان ئیتر دوای ئەوە لێک جیابوونەتەوە ئەو بە پێکەنینەوە وتی نەوەڵا وەکو دەرکەوت حەزی لەم جۆرە سزایە بوو. پاش ئەوە زیاتر شێت و شەیدام بوو. جا هەروا بە دوای ئەوە برادەرێک هەردووکمانی بۆ سەر یەختەکەی وان کرد. هەرسێکمان کەوتینە شەمپانیا خواردنەوە. کات سەرەو ئێوارە بوو. بۆتڵێک شەمپانیا لە نزیک پێگییەوە بوو. شەو داهات و بە تیلێکی چاو روانیمە پێگی. بینیم بە تەواوی سەرخۆش بووە و هەر سەیری من و کابرای خاوەن یەختەکە. دڵم خەتەرەی کرکنیەتی خراپە و دەیەوێ هەمان تەجرەبەی شووشە شەمپانیاکەی کە لەگەڵ مێردەکەیدا کردبووی لەگەڵ منیشا بیکا. لەگەڵەوەشا نەختێکم شەمپانیا خواردبووەوە بەڵام بە تەواوی ئاگام لە خۆم بوو بۆیە بە ئاسپایی بە گوێیمدا سرکان. بەو خوایەی خوادارییەکات بچووکترین نیشانەی خراپەت لێ هەست بکەم کاتێک ئەزانی وای لە ناوەڕاستی ئاوەکەیە. تر کەیفی خۆتە. لەو ماوەیدا کە پێکەوە برادەر بووین هەرچەند کورتیش بوو پێگی ئەوەی بۆ باس کردم کە چۆن لەگەڵ چاپەمەنی بڵاوکەرەوەیەکی ناسراوی فەرەنسیدا بۆتە برادەر و چۆن نوکتەی پێ کردووە ئەم چیرۆکە ئیلهامی فیلمی ژنێکی پاریسی پێدام. هەندێ لە ڕەخنەگران لە کاتی خۆیدا دەیانوت سایکۆلۆژیا لە فیلمی بێدەنگان دەرنابڕێ ئەم فیلمەی کە ئێستا باسم کرد واتە ژنێکی پاریسی بوو بە بە پەرپەشدانەوەی هەموو ئەو ڕەخنەدەرانە بە ئەنقەست سایکۆلۆژیام هێناو بە کاری بێدەنگ دەرم بڕی بۆ نمونە ئێدنا دەوری ئافرەتێکی گومان لێکراو دەبینێ دەستە خوشکەکەی دێتە ژوورەوە و گۆڤارێکی دەداتە دەست کە تێیدا باسی ئەوە کراوە کە خۆشەویستەکەی ئێدنا ژنی هێناوە ئێدنا بێ پەروا گۆڤارەکەی لێوەردەگرێ و سەیرێکی دەکا خێرا توڕی هەڵدەدا بۆ ئەولا بێ ئەوەی گوێ بداتە مەسەلەکە و جگەرەیەکدا دەگیرسێنێ بەڵام بینەران بە ڕوونی دەیبینن چۆن دەشڵەژێ و پاش ئەوەی بە زەردەخەنەیەکەوە خواحافیزی لە دەستە خوشکەکەی دەکا یەکسەر دێتەوە دواوە و گۆڤارەکە هەڵدەگرێتەوە و بە پەشۆکاوییەکی دراماتیکییەوە دەکەوێتە خوێندنەوەی. فیلمەکە پڕ بوو لە فیکرەی بێدەنگ و سەرکەوتنێکی گەورەشی وەدەست هێنا. پاش ئەوەی لەگەڵ ڤێرست ئێنتەرناشناڵدا لێک جیا بووینەوە ئیتر بە ئاسانی دەمتوانی فیلمێک بۆ هونەرمەندە یەکگرتووەکان دەربکەم. لە دڵی خۆما بڕیارم دا بۆ فیلمەکە سەرکەوتوو بێ و فیلمی منداڵەکە هەر نەگاتە ناو تەڵانگیشی چەند هەفتەی لەسەر یەک هەر بیری خۆمم گوشی ڕەنجم کێشا تا فکرەیەک بدۆزمەوە هەر لەبەر خۆمەوە بەخۆم دەوت ئەم فیلمە دەبێ شاکارێک بێ بێوێنە بێ بەڵام فکرە لە شوێنێکی وا بۆی حەشار دابوو کە بە ئامار و بە زەمان خۆی نەدەدا بەدەستەوە. تاسە لە بەیانی ڕۆژێکی یەکشەممە لەگەڵ برادەرێکمدا پێکەوە دانیشتبووین بە ستیریۆسکۆپ سەیری وێنەمان دەکرد. هەندێ لە وێنەکان هی ئەلاسکا و کلۆدەندایک بوون، یەکێکیان هی دەربەندی شیلکوون بوو، کۆمەڵێک خەڵکی نیشانی دەدا کە بەقەت چیا بە بەفر داگیراوەکەدا ڕێچکەیان بەستبوو بەدوای زێڕدا دەگەڕان. لە پشت وێنەکەشەوە چەند دێڕێک لەبەرەی ناخۆشی و چەرمەسەری ئەم گەشتەوە نووسرابوو، ئەمەم بە سەرەتای فیکرەیەکی باش هاتە بەرچاو. دوابەدوای ئەوە خەیاڵم وەکوو مەکینە کەوتە کار و زنجیرەی فیکرە ڕێچکەی بەست و لەگەڵ ئەوەدا وەکوو چیرۆکێک لە مێشکمدا نەمەییبوو، بەڵام سەرەتاکەی دەرکەوتبوو. لە درووستکردنی کۆمیدیادا شتێکی سەیر هەیە، ئەویش ئەوەیە، شتی تراجیدیا بابەت گیانی گاڵتەجاڕی لە مرۆڤدا دەوروژێنێت چونکە گاڵتەجار وەکو من تی دەگەم وەزعەتێکی ملنەدان و مەیدان خوازیە واتە چونکە لە بەردەم هێزەکانی دوژمندا بێ دەسەڵاتین بە پێکەنین لە ڕووی ئەو هێزانەدا ملنەدانی خۆمان دەردەبڕین ئەگینا دەبێ شێت ببین چیرۆکێکم لەبارەی تیپێکی پیتا کۆکردنەوە خوێندبووەوە کە لە ڕێگای کالیفۆرنیا لە چیاکانی سێرانی ڤادا بەفر ڕێگای پێگرتبوون خۆیان سەد و شەست کەس بوون، کەچی برسیەتی و سەرما تەنها هەژدە کەسی لێ هێشتبوون، لە ناچاریدا زیندووەکانیان کەوتبوونە خواردنی برا مردووەکانیان، هەندێکیان پێڵاوەکانی خۆیانیان برژاندبوو خواردبوویان، لەم تراجیدیا دڵتەزێنە یەکێک لە دیمەنە هەرە سەیرەکانم بۆ هات. کە برسیەتی تینم بۆ دێنێ، پێڵاوەکانم دەکوڵێنم و دەکەومە خواردنیان و لە سەرخۆ بزمارەکانی لێ دەردەکەم وەکو ئێسقانی کەڵەشێرێکی یەکجار قەڵەو بن، هەروەها قەیتانەکان هەڵدەلووشم وەکو لاسکە سپاگێتی بن. لەم هێرشە بێ ئامانەی برسێتیدا ئاوەڵەکەم چاوی دەکەوێتە ڕێشکە و پێشکەو لێ دەگۆڕێ و منی لێ دەبێ بە مریشک و پەلامارم دەدا بمخوا. لە ماوەی شەش مانگا زنجیرە دیمەنێکی کۆمیدیم بۆ هات و دەستم کرد بە وێنەگرتنیان بێ ئەوەی مادەکەیم بە نووسراوی هەبێ. هەر بە تەمای ئەوەی لەم زنجیرە دیمەنەوە چیرۆکێک بێتە دەست. لە فلمگیڕی هێرش بۆ زێڕدا ژنی دووەمم هێنا، چونکە ئێستا دوو کوڕی گەورەم لەو ژنە هەیە کە زۆرم خۆشدەوێن ناکەومە باسی ڕاز و نیاز و کەین و بەینی هێنانی لە ماوەی دوو ساڵ ژن و مێردایەتیمانا زۆرم هەوڵدا خۆش ڕابێنین بەڵام سەری نەگرت و شتەکە پاش ناخۆشی و دەمتاڵیەکی زۆر کۆتایی هات. هێرش بۆ زێڕ یەکەمجار لە نیو یۆرک خرایە نمایشەوە و خۆم لەم یەکەم نمایشەیشدا ئامادە بووم. هەر لە سەرەتاوە بینەران چەپڵەیان لێ دا و تا کۆتایی هات هەر پێکەنین. کە هاتینە دەرەوە کەڵە هونەرمەندەکانی ئەو کاتەم لێ کۆ بوونەوە و بە بۆنەی ئەو سەرکەوتنە گەورەی فیلمەکەوە پیرۆزبایی گەرمیان لێ کردم. کە گەڕاینەوە بێڤەرلی هێڵز یەکێک پسوڵەیەکی بانگکردنی بۆ هێنام کە لە ماڵی برادەرێکم چاوم بە گێرتروود دشت تاین بکەوێ کە گەیشتمە ماڵی برادەرەکە و چوومە ژوورەوە خات و گێرتروود لە ناوەڕاستی ژوورەکە لەسەر کورسیەک دانیشتە بوو بەو دیمەنەیەوە زیاتر لە وێنەکەی مادام ڕۆلیتی ڤانکوخە چوو هەموو میوانەکان بە جۆرە ڕێز و وێقارێکەوە کۆ ئەڵقە بە دەوریدا دانیشتبوون ئافرەتێک شتێکی بە گوێی خاتوو شتاین داچرپان دوای ئەوە یەکسەر بەرەو لای من هات خاتوو شتاین دەیەوێت چاوی پێت بکەوێ بلم بەرەو خاتوو شتاین نا بەڵام ئەوەندە خەڵک لەو کاتەیە هاتن و بۆ خۆناساندن بەو ڕیزیانگر دەرفەتی هیچ قسەکردنێکم لەگەڵیدا نەهاتە دەست کاتی نان خواردن ژنی برادەرەکەم لە تەنیشت ئەو دای نیشاندم و پاش نەختێ خۆش و قەڵەوی کەوتینە باسی هوەر وابزانم لەوەوە دەستمان پێکرد کە من باسی جوانی دیمەنێکم کرد کە لە پەنجەرەکەوە دیار بوو. بەڵام ئەوەندە لای جوان نەبوو. بۆ وەڵامی قسەکەی من وتی سروشت شتێکی ئاساییە. بەڵام لاساییکردنەوە زیاتر هونەری تێدایە و مڕمەڕێکی تەخلید لەبەر چاو لە مڕمەڕێکی سروشتی ئەسڵی جوانترە و ئەو دیمەنی ڕۆژاوابوونە کە تێرنەری وێنەکێش کێشاوێتی زۆر لە دیمەنی ڕۆژاوابوونێکی ڕاستەقینە دڕفێنترە. قسەکانیم نەچۆتەوە بەڵام زۆر بە ئەدەبەوە سەری ڕزامەندی و پەسەندکردنم بۆیان لە قاند و هەندێک شتی تیۆریشی لەبارەی سینەماوە باس کرد ئەم قسانە شیم هەروەکۆوانی پێشووی نەچووە جۆوە بەڵام جێگەکە و هەڵوێستەکە کەڵکێوەیان پێوەنەبوو بەرپەرچی بدەمەوە. تاڵقەی داهاتوو بەخواتان ئەسپێرین.